بسم اللە الرحمن الرحیم بەناوی خودای بەخشندە و میهرەبان. مافی بوونی ئیسلام هێنانەوەی بوونی ئیسلام، ئارامگری گشت پێغەمبەرانی دەوێ. خۆڕاگرتن لە زیندانا ژینی نێو قورئانی دەوێ. لە قورئانا هێنانەوەی بوونی ئیسلام ڕەنجی دەوێ. یەکەم هەنگاو هەتا ئەنجام. لە قورئانا هێنانەوەی بوونی ئیسلام ڕەنجی دەوێ یەکەم هەنگاو هەتا ئەنجام لیژنە لاشەی گەنجی دەوێ. لە قورئانا هێنانەوەی بوونی ئیسلام سوودی دەوێ کۆمەڵێکی چاونەترسی شوێنکەوتووی تالوتی دەوێ. ڕاوەستاندنی خوێنی زام لە قورئانە پەروەردەی موسەوی دەبێت. لە قورئانە بوونی ئیسلام هێنانەوە و سەلماندن و چەسپاندنی نرخی دەوێ. خواویستی و لەخۆبوردنی اصحاب الاخدودی دەوێ تا شایەتمان و ژانی لەش، ژانی پشتی هەزار بیلالی سپی و ڕەش دەبنە سروود، گەر ڕێگا سروودی بێ.